ئەمجا پیرێژن وتی، کوڕەکەم ئەم نامەیە چی تیا نووسرابوو وا تۆی گریاند؟ وتی، خاتوون هەڕەشەم لێکە، دەرمەکە، لە کاتێکدا گەر شوم پێ نەکا، مردنم باشترە، وەڵامی نامەکە بۆ بۆی چیەکا با بیکا. پیرێژنە وتی، بەو جوانیت پشت دەگرم تا بە مورادە گەی. تاجی شاهان لە وەڵامدا وتی، حەقت نافەوتێنم، پاداشتی چاکەت ئەدەمەوە، ئەزانم هەموو کێشەیەک بەلای تۆ ئاسانە. ئەمجا داوای کاغەزی کرد و بۆی نووسیەوە. هەڕەشەی کوشتن بۆ من بنێرە، مردن ڕاحەتە، خێراکە، خێرە. ئەمجا تاجی شاهان هەناسەیەکی قوڵی هەڵکێشا و دواتر زۆر بە کوڵگریا پیرێژ نەش لەگەڵیدا دەستی کردەگریان ئەمجا نامەکەی هەڵگرتوتی بێخەم بە ئەبێت باواتی خۆدت بگەێنم ئەمجا بەرەو ماڵ بووەوە کە گەیشتە لای خات و دنیا سەیری کرد ڕەنگ و ڕووی تێکچووە لە داخی و نامەی بازرگانەکە دەستی برد نامەکەی دایە هێندەی تر تووڕە بوو بە پیرێژنەی وت نەموت هێندەی تر شیرین ئەبم لای پیرێژن وتی جاسەگی وا چییە چاو تێ ببڕێ شازادە دنیای ژووتی ئەم جارە کە چوویتەوە لای ئەو بازرگانە پێی بڵێ جارێکی دین نامە بنێرێ لە ملیە دەم پیرێژن وتی ئەو قسەی بۆ بنووسە سبێنێ بۆیە بم تاکو زیاتر بترسێ نامەکەی هێنا و ئەم شعرەی نووسی هەی جێل لە ئاستی ڕووداوەکانە خۆ تۆ پێشەنگ نی لەگەڵ زەمانە ڕەنگە پێت وابێ پێش تیر ئەکەوی کاتێ دەرەچی لە نێو کەوانە دانا بە و ترسی گورزی منت بێ ڕۆژی ڕەش زۆرە لە نێو ژیانە ئەم جانامەکەی چوار قەت کرد و دایە دەست پیرێژن ئەویش خێرا بەرە و دووکانی تاجی شاهان بووە کەبینی لەبەری هەستاوتی خوا بەرەکەتی تۆمان پێ بەخشێ پیرێژنەش وتی وەڵامی نامەکەتم هێناوەتەوە لێی وەرگرت و خوێندیەوە دەستی کردە گریان وتی حەزەکەم یەکێک بم کوژێ نەنەگیان تاکو ڕزگارم بێ ئەم جا کاغەز و پێنووسیە ناو بۆی نووسیەوە دایە و دەست پیرێژن و پێیوت زۆرم ماندوو کردووی بێ ئەوەی سوودی بۆ تۆ هەبێ بە عزیزی وت کە هەزار دیناری بداتێ ئەم جا بە پیرێژنەی وت ئەم نامەیە یا پێکمانەگەێنێ یان لێک جیابینەوە پیرێژ نەژوتی کوڕەکەم پڕ بە دڵ حەزەکەم بە ئاواتی خۆت بکەی نەوەت ساڵم تەمەە هەمیشە خەریکی فرت و فێڵ بووم تۆ کوڕێکی قۆز و شۆخوشەم ئەویش ئاڵی ڕۆژە ئەگەر نەتوانم پێکتان بگەێنم ئەوا تەمەنم بەخۆڕا بەسەر بردووە آخر چۆن ناتوانم ئەم کارە بکەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سەد و سی و دوو. شەهرەزاد جێڕایەوە ئەمجا پیرێژن خوا حافیزی لێکرد و ڕۆیشت کە گەیشتە لای خات و دنیا نامەکەی لە نێو قژی سەری داشادبەوە کە لە لای شازادە دنیایان دانیشتە بوو سەری خوراند و وتی ماوەیەکە قژم ئاڵۆزاوە نەچوومەتە گەرما و لەو کاتەدا نامەکە کەوتە خوارەوە کە خاتوو دنیا نامەکەی بینی پرسی ئەو کاغەزە چییە؟ پیرێژن وتی ئەوە ڕەنگە ئەو کاتەی لای بازرگانەکەت دانیشتبووم ئەم نامەیە بە بەرگەکانمەوە نووسابن و منیش لێی بێ ئاگا بووم بێنە با بۆی ببەمەوە نەکوو حساباتی دووکانەکەی تیابێ شازادە دنیا ژوتی ئەی بۆ ئەمەش فێڵێک نەبێ لە فێڵەکانت بەو خویە گەر پەروەەردەی دەستی خۆت نابووم هەر ئەم شەو لە ناوم ئەبردی سیرکە چۆن خوا بەم بازرگانەوەی توش کردوم هەرچیەکەم بەسەر هاات لە ژوور سەری تۆدا بوو خۆ من خەمی ئەوەشمە پێم بزانرێ آخر ئەم بازرگانە نە لە ئاستی مندایە و نەکەزەی ناسێ پیرێژ نەوتی کەس ناتوانێت بە خراپ باست بکات چونکە لە دەسەڵاتی خۆت و باوکە پاشاکەت ئەترسن لەبەر ئەمە بێخەم بە وەڵامیشی بدەرەوە شازادە دنیاوتی دادەجان ئەم شەیتانە چۆن ئەوێرێ نامەی لەم جۆرەم بۆ بنووسێ چۆن لە زۆرداری پاشا ناترسێ سرم لی سوورماوە گەر فەرمان بدەم بیکوژن کارێکی ڕاست و دروست نییە کەوازیشی لێبێنم زیاتر و زۆرتر ئەوێرێ پیرێژن وتی نامەیەکی بۆ بنووسە بەڵکو وەڕز ببێ ناچار داوای کاغز و پێنووسی کرد ئەم شعرانەی بۆ نووسی جێلیەکەی خۆتە کە هەڵی ناوی تێناگەی کە من وەلاوم ناوی گەر جارێکی دی نامە بنێری دەنوکی داڵان ئەکەی خوێناوی بڵێ لەل مردنت بۆ تەمیوانت هەر هێندە دەزانی لە گۆڕ نراوی لوت بەرز خزمانت پەشیمانەکەی شینت بۆ ئەکەن کەوا نەماوی ئەمجا خات و دنیا نوشتانیە و دایە دەست پیرێژن ئەویش ڕۆشتەوە بەلای تاجی شەهان و دایە دەستی کە خوێن دێو تێگەشت دڵ ڕقە و بۆ ئەو نابێ سکاڵای خۆی دواتر بردەلای وەزیر تا بەڵکو بۆی بکاتە بیر وەزیر پێی وت کەوابوو تەنیا ئەو ڕێگای ماوە کە نامەیەکی بۆ بنووسی دوعا و نزای لێ بکەی ئەی ژووتی ئادەی عزیز بناوی منەوە نامەیەکی بۆ بنووسە نزای خراپی تیاابێ ئەویش نووسی خویە بۆ خاتر پێنج ئیمامەکە لە خەمی عشق بێ بەشی مەکە تووشی کردم و زۆریش دڵ ڕق بوو زاڵم و بێباک زۆر بێ ئەمەکە لە گێژاوێکدام بێسەر و بەرە نییە کە بەویش بڵێوامەکە ئەمجا عزیز نامەکەی نوشتان دەبە و دای بە تاجی شاهان کە خوێندەوە زۆر بەدڵی بوو ئەویشدا دەست پیرێژن پیرێژنیش لەگەڵ خۆی بردی و گەڕایەوە بۆ لای شازادە دنیا ئەمجا نامەکەی دایە کە خوێندیەوە زۆر تون بووتی ئەم توشببوونەی من لە ژێر سەری تۆدا بوو ئەی پیرێژنە سەر ئاسنینە ئەمجا بانگی کەنیزەکانی کردوتی ئادەی بە تاکە نەعل لی بدەن کەوتنە لێدانی پیرێژنە تاکو بورایەوە ئەمجا پێیوتن لەسەر سگ ڕای بکێشن و فڕێ بدەنە دەرەوە بەدەمدا ڕان کێشە لەو دیو دەرگا و فڕیاندا شەو کە بە ئاگا هاتەوە بەرەو ماڵی خۆیان بۆوە هەر ئەڕۆشت و دائەنیشت تا گەشتە ماڵ ئارامی گرت تا بەیانی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە پیرێژن بۆ سبێنێ خۆی گەیاندە لای تاجی شەهان بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە ئەویش زۆری پێ ناخۆش بوو پێی وت زۆرم پێ ناخۆشە بەڵام قەدەری خوایە پیرێژن وتی بێخەم بە کۆڵ نادەم تا ئەو زاڵمەت لێمارەکەم کە ئاوای لە من کرد تاجی شاهانیش پرسی باشە بۆ هێندە ڕقی لە پیاوە ئەویش وتی، چونکە خەونێکی دیوە و بۆتە هۆی بێزاری لە پیاو. ئەمجا پرسی ئەو خەوە چۆن بووە؟ پیرێژنە دەستی بە گێڕانەوە کرد، شەوێکیان لە خەونیدا ڕاوچییەک داوی ناوەتەوە گەنمێکی زۆری بەسەری داڕشتووە، پۆلێک کۆتر دێتە سەر داوەکە و شازادە دنیاش سەیریان ئەکا. دوای کەمێک کۆترە نێرێک پێی ئەبێ بە هەڵەفەی داوەکەوە کە ئەکەوێتە پەلەقاژە، کۆترەکان هەمویان هەڵەفڕن شازادە سەیرەکە کۆترەمەیەک ئەگەڕێتەوە سەر داوەکە و دەزەکە بەدەن و گۆشاندن دواتر سەرەکەوێت و کۆترە نێرەکە ڕزگارەکات و هەردووکیان لە شەقەی باڵە دەن و ئەفرن دوای ماوەیەک کۆ لە کۆترەکە دیسان دێنەوە سەر داوەکە دەزەکەنەوە بەگەنم خواردن بە هەمان شێوە کۆترێک ئەبێ بە هەڵەفەیەکی داوەکەوە دیسان هەموو کۆترەکانی دی لە شەقەی باڵە دەن و ئەفڕن. شازادە کە وردتر سەرنجی کۆترە گیراوەکە دا، بۆی دەرەکەوێ کە ئەوە ئەو کۆترە مێیە کە جاری پێشوو مێردەکەی ڕزگار کرد. کەچی کۆترە نێرەکەی مێردی نەگەڕایە و سەری تاکوو ڕزگاری بکا. شازادە دنیا تووشی شۆکەبێ کە ئەبینێ، ڕاوچی دێت و کۆترەکە لە داوەکە کاتەوە و هەر لەوێدا سەریەوڕێ بۆیە شازادە بەخۆیڵێ هەموو پیاوان وەکو ئەم کۆترە نێرن بێسوود و بێوەفان سوودیان بۆ ژنەکانیان نییە تاجی شەهانوتی داپیرە ئەمەوێت ئەگەر سەریشم داناوە ئەم شازادەیە ببینم پیرێژنوتی ئەوە بزانە لە دامێنی کۆشکەکەیەوە ڕزوباخێکی تایبەت بەخۆی هەیە کە مانگی جارەک ئەچێتە ناوی و پیاسەکە دە ڕۆژێکی دی سەرێ چوونە باخی دێ کە ئەو کاتە هات دێم و پێ دەڵم بەڵکو و بیبینی ئێ بەڵکو و کە جوانی و قۆزیەکەتی بینی پەسەندت بکە وریا بە زوو ڕەز و باخکە جێنەهێڵیت ئێژوتی بە چاوان ئەمجا خۆی و عزیز دوکانەکەیان داخ و لەگەڵ داپیرەدا بەرەو کۆشکی شازادە دنیا بوونەوە تاکو شوێنەکەی پیشان بدرێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی شەهرەزاد گێڕایەوە کە تاجی شاهان و عەزیز دووکانەکەیان جێهێشت، پێی وت عەزیز گیان، لە دووکانەکەدا بە ئاواتی خۆم گەیشتم، ئیتر پێویستم پێی نییە پێشکەش بە تۆ بێ، چونکە لەگەڵ مندا وڵاتی خۆت بەجێهێشت و ئاوارە بووی. ئەمجا کەوتنە گفتوگۆ و چوونەوە بۆ لای وەزیر، تێیان گەیاند و پێیان وت کە تاجی شاهان نیازیی هەیە، پرسیشیان پێ کرد کە چی بکەن باشە؟ وەزیر وتی جلوبەرگی نایەب لەبەر بکەن با بچین بۆ ئەو باخە ئەوانیش خۆیان ڕازاندەوە و ڕۆشتن و سێ کۆیلیان شوێن خۆیان خست کە چوونە باخەکە ڕوانیان پڕ لە دار و درەخت و کانیا و ڕووبار باخەوانەکەیان بینی لە دەرگای باخەکەدا دانیشت بوو سلاویان لێکرد ئەویش وەڵامی دایەوە ئەم جاوەزیر دەستی برد سە دیناری دایە کابرای باخەوان و پێیوت ئەم لاوانە لەگەڵ منن ئەمانەوێ کەمێ بەم باخەدا بگەڕێین بڕۆ هەندێ خواردنمان بۆ بێنە باخەوان وتی بڕۆن بەدڵی خۆتان بگەڕێن وا بزانن باخی خۆتانە چاوەڕێم بکەن تاکو دێمەوە دوای ئەوەی باخەوان ڕۆیشت چوونە ژوورەوە دوای گەڕان و پیاسەکردن دانیشتن هێندەیان زانی باخەوان بەرخێکی برژاو و چەند نانی جوانی هێنا و لە بەردەمیاندا داینا ئیدی هەموو دەستیان بە خواردن کرد دوای دەستشتن وەزیر لە باخەوانی پرسی کە ئاخۆم باخە هی خوێتی یان بەکرێ گیراوە باخەوان و تێم باخە شازادە دنیا خاوەنێتی ئەم جاوەزیر پرسی مانگی چەندت ئەدات هەیە ئەویش وتی مانگی بە یەک دینار وەزیر بەملاولای باخەکەی داڕوانی کۆشکێکی کۆنی بینێن جاوتی کەوێ کارێکی خێر لێرە بکە باخەوان وتی خێری چی ئەویش دەستی برد سێسە دیناری دایە وتی شیشتێکی باش لێرەکەین لێیان دا و گەڕانەوە بۆ ماڵی خۆیان ڕۆژی دواتر بۆیەچی و نەقاڕ و زێڕەنگەری ئامادە کرد فەرمانی پێدانە و کۆشکە سبی بکەنەوە و زەخرەفەی جوانی تێدا بنەخشێنن نەخش و نوگاری جوانی تیابکێشن ئەمجا فەرمانیدا کە لەسەر ڕاستە دیواری سەر دەرگاکە وێنەی ڕاوچێک دروست بکەن کە داوی نابێتەوە و پۆلە کۆترێک بە سەرێو بن و یەکێکیان بە دەنوک خەریکی داوەکە بێت کە نیگارکێش لایەکی وێنەکەی تەواو کرد وەزیر پێیوت لایەکەی تری هەر ئەو کۆترە بێ بەڵام ئەم جارە چەقۆی ڕاوچی لەسەر ملی بێ لەولاتر وێنەی کۆترە نێرێک بکێشە کە بازێک دەنوکی لە سنگی چقاندبێت و نینۆکانی لە گۆشتەکەی دابێ کە وێنەکان تەواو بوون نیگارکێش و نەقاڕ و بۆیەچیان کرێ خۆیان وەرگرت و ڕۆشتن ئەمجا وەزیر و تاجی شەهان و عزیز و سێکۆی لە بەدوایەنەوە دوای خوا حافیزی لە باخەوان بەرەو ماڵ بوونەوە کە ڕۆژی چوونە باقی شازادە دنیا نزیک بۆ ناردێ شوێن پیرێژن کە لە ماڵی خۆی بوو کە هێنایان سەری ماچ کرد و ئاشتی کردەوە ئەمجا پێیوت ئەمەوێت بچمە سەیری ڕەز و باغ هەڵمژم بۆنی گوڵەباغ لە دڵا دەرکەم پەستی و وەڕز بوون ببوژێتەوە خان خانی دەماغ پیرێژنوتی بە چاوان بەڵام بەخوا بێت سەرێک لە ماڵەوە بدەم خۆم گۆڕم شازادەوتی زۆر باشە بەڵام پەلە بکە ئەمجا بە پلە چوە لای تاجی شەهان و پێیوت خێراکە وا شازادە چاوەڕێمە پێکەوە بچینە سێری باخ ئەزانی چیەکەی ئەبێ پارە بدەیتە باخەوانەکەوەمجا لە نێو دارەکاندا خۆت بشاریتەوە تاکو و شازادە دنیا دێت ئەمجا ئیشارەتت بۆکەم دواتر پیرێژن چوە بۆ لای شازادە دنیا وەزیر جل و بەرگێکی گرانی وای کردە بەر تاجی شاهان کە بای پێنج هەزار دینار بوو بە زێڕ و زیو نەخشا بوو ئەم جا بەرە و باخ کە ڕۆشتن کە باخەوان ئەمانی بینی ناسینیەوە و لەبەریان هەستا دواتر دەرگای باخی بۆ کردنەوتی فەرمونون بەدڵی خۆتان پیاسەی تیا بکەن چونکە نەیزانی بوو کارە ئەمڕۆ شازادە دێتە باخکەوە نزیکەی سەعاتێک لە ژوورەوە بوون هێندەیان زانی بوو بە دەنگە دەنگ و کۆمەڵە کەنیزەک و کۆیلە لە دەرگای نهێنیەکەی کۆشکەوە هاتنە دەر باخەوان ڕایکرد بۆ لای وەزیر و پێوت چیکەین ئەوە شازادە دنیاە وەزیری ژووتی بێخەم بە هەر ئێستا لە چەند شوێنێکدا خۆمانە شارینەوە ئەمجا باخەوان ئامۆژگاری کردن کە باش خۆیان بشارنەوە ئەمجا لێی داو ڕۆشت شازادە و پیرێژن کە هاتنە باخکە پیرێژن پێیوت خاتون ئەم کە نیزەک و کۆیلانت بۆ چییە بابگەڕێن و کۆشک و لێمان تێک نەدەن شازادە وتی بەخوا ڕاست دەکەی ئەمجا هەمویانی ناردەوە کۆشک ئەمجا کەوتە دەمەتەقێ لەگەڵ خات و دنیا بە جۆرێک تاجی شاهان بە ئاگا بوو کەوتە سیرکردنی شازادە بەدەم قسەکردنەوە شازادە دنیای بردەلای ڕووی کۆشکە بۆیەکرا و نیگارەکان کە شازادە ئەو وێنانەی بینیوتی داپیرە سیرکە سبحان الله ئەم هێنانە هەر ئەوانن من بەخەو بینیومە بەڵام ئەها خۆ ئەوە کۆترە نێرەکەی مردێتی گەڕاوەتەوە بۆ یارمەتیدانی کۆترەمێی ژنی بەڵام لە ڕێگام بازە پەلاماری داوە کوشتێتی بۆیە نەگەڕاوەتەوە سەری ئەمجا بە قسەوە خڵافاندی تا گەیاندیە بەر پەنجەرەیەک بەسەر باخەکەیدا ئەڕوانی ئیدی ئیشارەتی تاجی شاهانی کرد کە خۆی پیشان بدا وا ڕێکەوت شازادە بەلای پەنجەرەکەدا لای کردەوە کە ئەو لاوە قۆزەی بینی پرسی داپیرە ئەو لاوە قۆزە کێیە ئەی ژوتی ناسانم بەڵام ئەو لاوە ئاسایی نییە بزانە کوڕە پاشایە چی؟ چونکە جوانترین و گرانترین بەرگی پۆشیوە شازادەوتی داپیرە بەخوا کوڕێکی جوانە پیرێژنوتی ڕازەکەی خاتونەکەم ئەم جا بە دزیەوەی شارەتی دایە تاجی شاهان بچێتەوە ماڵی خۆی تاجی شاهان لە ماڵەوە بە وەزیر و عزیزی وت کە پیرێژن منی ناردەوە ماڵ وەزیری ژووتی گەر پیرێژن بە باشی نەزانێ پێت ناڵێ بڕۆرەوە لەو لایشەوە شازادە دنیا یەخەی پیرێژنەی گرت و پێیوت ئەو کوڕە قۆزەم بۆ داوا بکە پیرێژن وتی بەخوا تۆش سێری ئەی تۆ ناڵیت پیاوان بێوەفان بەڵام بەخوا ئەو کوڕە بۆ تۆ نەبێ بۆ کەسی ترباش نییە شازادە دنیا وتی دا پیرە فریام بکەوە ئەو کوڕم بۆ داوا بکە گەر ئەم کارم بۆ نەکەی لێت زیزە بم خۆ ئەگەر بۆم بکەی ئەوە هزار دینار دەدەمێ لەگەڵ ملوانکێکی زێر کەبایی هزار دینار بێ پیرێژن وتی تۆ بڕۆ ماڵی خۆت منیش سرە نێمەوە هەوڵەدەم پێکتان بگەێنم ئەو چۆ کۆشک پیرێژنەش بەرەو ماڵی تاجی شاهان بووە هەر کە پیرێژنەی بینی بەرزە پێ لە بەری هەستا لای خۆیەوە داینا پیرێژنەش پێی وت فێڵەکە سەری گرت چی بیستبوو بۆی گێڕایەوە ئەمیش پیاوانە هزار دیناری مژدانە پێبەخشی لەگەڵ ملوان کێکی زێر کەبایی هزار دینارە بوو پیرێژ نەخوا حافیزی لێکردن و چۆ بۆ لای شازادە دنیا کە گەیشت لی پرسی ها دەنگ و باسیە پیرێژنەش دە وەڵام داوتی شوێنەکەیم دۆزیوەتەوە شازادە دنیا لە خۆشیاندا وەخت بوو باڵ بگرێ دەستی برد هزار دینار و ملوانکەیەکی زێڕینی هزار دیناریشی پێبەخشی و کردێ ملی دواتر پیرێژنەش ڕۆشتەوە مالی خۆیان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی سەد و سی و پێنج. شەهرەزاد دەستی بە جێرانەوە کردەوتی پێرێژن تاجی شاهانی بردەبەر هەیوانەکەی شازادە دنیا هەر یەکەم جار کە شازادە دنیای بینی وتی نە بازرگانم و نە هیچ منی شازادەم و کوڕی سلەیمان شام ئەوەی کە وەزیری تایبەتی ناردە لای باوکت کە داوای تۆم بۆ بکە باوکت ڕازی نەبوو ئەمجا چی بەسرات بوو لە پێناوی ئەمدا هەمووی بۆ جێڕایەوە ئێستاش ئەمەوێ کە گەڕامەوە بە باوکم بڵێم بنێرێتە خوازبێنیت شازادە کە ئەمە بیست زۆر دڵخۆش بوو چونکە ئاواتەکانی ئەم بوو بۆ شوکردن قەزا و قەدەری خواوە بوو ئەو ڕۆژە سندۆقێکی پڕ لە زێڕیان هێنابوو بە دیاری بۆ شا شەهرەمان ئەویش کە سەرنجی دابوو زۆر نایەبە و هیچ کام لە پاشایانی سەر زەوی زێڕیوا بە نرخی نییە بانگی گەورە خزمەتکاری کردبوو فەرمانی دابوو کە ئەی کافوە ئەم سندۆقە زێڕ و مرواریە بدە دەست دنیا. ئەویش هێنای بۆ شازادە دنیا کە هاتە ژوورەوە ئەو لاوەی بینی کە گفتگویانە کرد هەرزوو گەڕایە و لای پاشای باوکی ئەویش کە لی پرسی ئاخۆ سندوقەکەی پێشکەش کردووە گەورە خزمەتکار سندوقەکەی دایە و پاشاوتی ئەوە سندوقەکە و بەخوا ناتوانم شتت لێ بشارمەوە کچەکەت لە ماڵی خۆیدا لەگەڵ لایە قسەیە کرد دەم و دەست پاشا فەرمانی دابیان هێنن جەنگاوەرانی پاشا هەردووکیان هێنایە بەردەم پاشا ئەویش لی پرسین ئەمە چ کارێکە کردوتانە داوای قەمچێکی کرد دایهێنایە بۆ تاجی شاهان بەڵام شازەدە دنیا خۆیدا بەر قەمچەکە بە باوکی وت من بکوژن لە پێشەودا ئەمجا هەندێ سەرزەنشتی کرد و فەرمانی دابی بەنەوە ژوورەکەی خۆی ئەمجا ڕووی کردە تاجی شاهان و پرسی نەک بە تۆ چیت کوڕی چیت چۆن توانیوتە قسە لەگەڵ کچی من بکەی ئەمی ژوتی ئەوە بزانە کە کوڕی ئەو پاشایەم کە بە پێی خۆی هاتەلات کە پاشامی بیست ویستی کوشتنی دوابخە بۆیە بەندی کرد تاکو ڕاستی قسەکەی بۆ دەرکەوێ تاجی شاهان مانگێک لە بەندی خانە دامایەوە لەو لایشەوە کە ونبوونی تاجی شاهان مانگێکی پێچوو دەستیان لێشت و وایان دانا کە نەماوە عزیز بە وەزیری وت بابە گیان چی بکەین باشە وەزیر وتی کوڕەکەم ئەمە کێشەیەکی فرەلایەنە بۆیە نابێت بێ ئەو بگەڕێنەوە چونکە گلەیمان لێکە ئەم جا خۆیان ئامادە کرد بەرەو زەویە سەوزەکان و دوو کۆڵەکە و تەختی شاسلەیمان ڕۆشتن دەشت و دۆڵیان بڕی تا گەشتنە وڵاتی خۆیان هەواڵەکەیان گەیاندە شا سلەیمان وتیان کە تاجی شاهان گەشتوتە ناو کۆشکی شا ئیدی هەواڵی نازانین شا دنیای هەڵگیڕایەوە شا فەرمانی دەرکرد ئادەی جیهادا سوپای خۆی کۆکردەوە و لە دەرەوەی شار دەواریان هەڵدا چونکە شا خۆشەویستی هاوڵاتیانی بوو هەر هاوڵاتیان بوو چەکیان وەرەگرت و خۆیان ناونووسە کرد بۆ جەنگ ئەمجا ئەو سوپا مەزنە کەوتە ڕێ بەرەو مەملەکەتەکەی کوڕەکەی لێگیرا بوو لەو لایشەوە وەزیری تەکبیری بۆ پاشا کردبوو کە زوو بکەن لە کوشتنی ئەم لاوە چونکە وێراویەتی بگاتە کچە پاشا و قسەی لەگەڵ کردووە شا بە جەلادی وت بڕۆ لەسەری ئەو خائینە بدە ئەمجا پرسی بە وەزیران کرد هەر لەبەر ئەوەی نەڵێن فەرمانێکی پەلەی دەرکردووە ئەمجا پاشاشی ڕاندی بەسەریدا وتی تاکەی خۆ دواخەی لە جێبەجێکردنی و فەرمانە گەر جارێکی دی پرس بکەی لە ملت ئەدەم جەلات دەستی شمشێرەکەی بڵند کرد کە بدا لە ملی تاجی شاهان کە خەڵکی هەموو هەڵسڵەمینەوە لەو دەنگە دەنگ و تەپ و تۆزی قراخشار بۆیە شافەرمانیدا لە ملدانەکە ڕابگرن بزانن ئاخۆ بۆ خەڵکەکە دوکان و بازارداخن ئەم جا تەتەر هات و هەواڵی دا کە ئەی پاشا سوپایەکی زۆر چواردەوری شاریان داوە هێندە زۆرن ئەڵێ شەپۆلی دەریان زەوی لە ژێر پێیاندا ئەلەرێتەوە پاشا سەری سوورما ترسی لە دەستدانی دەوڵەتەکەی لێهات ئەمجا لە وەزیری پرسی ئاخۆ سوپاکەمان چونەتە بەرامبەریان بۆ جەنگین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی سەد و سی و شەش. شەهرەزاد دەستی بە گێڕانەوە کردەوە هێشتا پرسیارەکەی تەواو نەکردبوو کە نوێنەری شا گەشتە لای کە وەزیریشی لە تەکیاندا بوو دوای سڵاوکردن پاشا وەڵامی دانە و ڕێزی گرتن ئەمجا پرسی هاتنی ئەم سوپامەز نەیکرد وەزیر هاتە پێش وتی ئەوە بزانن سوپای ئەم پاشایە وەکو پاشایانی پێشوویان پاشایانی دواتر نییە ئەمجا پاشا پرسی ئەم پاشایەتان چێە وەزیر وتیان پاشایە دادپەروەر و وڵاتەکەی ئاسایشە کەوانەی دێنە وڵاتی بە پاشای توانا و لێهاتوو ناوی دێنن ئەمە سلێمان شایە خاوەنی زەوی سەوز و دوو کۆڵەکە و چیای ئەسوهان زۆری حەز بەدادی کۆمەڵایەتی و وێژدان پاکیە ڕقی لە زۆرداری و دڵڕقیە کوڕی ئەم شایە لەسەر زەوی تۆیە پەڕی دڵیشا لای ئێوەیە و بە سەلامەتی ئەمانەوێتەوە ئەگەر وابوو زۆر سوپاستانەکە ئەگەریش لای ئێوە تیاچوو بوو ئەوە مزگێنی کاولکردنی ئەم وڵاتت پێدەین وڵاتەکەت بە جۆرێک کاولەکەین کە قەلەڕەشی تا بخوێنێ ئەمە ئەوە بوو کە پاشامان ئەویست پێدڕابگەێنێ ئەمجا شا شەهرەمان ترسی کاولکردنی مەملەکەتەکەی لێنیشت بۆیە قیژاندی بەسەر دەوروبەریدا وتی وەزیران و پیاوانی دەوڵەتم بۆ بانگ بکەن ئەمجا فەرمانی دا کە بگەڕێن بۆ ئەو لاوە دوای کەمێک نوێنەرانی شا سلەیمان کە بە وردی سەرنجی دەست بەسراوەکەیاندا کە لە ژێر دەستی جەلاددا بێهۆش بۆ ناسیانەوە کە ئەوە تاجی شاهانە پەلاماریاندا دەستیان لە هەڵەفەی پەت دەرهێنا و کوڕنوشیان بۆ برد کە تاجی شاهان چاوی کردەوە وەزیرەکەی باوکی ناسیەوە زۆری پێخۆش بوو شەهرەمانشا سەری لەم لاوە سڕما کە ئەم سوپا مەزنە بە دوایدا هاتووە ئەم جا چووە لای شازادە و سەری ماچ کردوتی لێم ببورن و بەزەیتان بە پیریەکەم دابێتەوە و وڵاتەکەم کاول مەکەن تاجی شاهانیش لە وەڵام داوتی تۆ لە ڕێزەی باوکم دایت بەڵام تۆش ئاگات لە شازادە دنیا بێ شەهرەمان شایش وتی بێخەم بە کامە ببیستێت خۆشحاڵە بێ ئەمجا وەزیری سلەیمان شای لە خۆی نزی کردەوە پەیمانی دایە دیارەکی بە نرخی پێشکەش بک بەو مەرجەی ئەم دیمەنە بۆ سلێمان شانە جێڕێتەوە ئەمجا فەرمانیدا تاجی شاهند بەنە گەرما و دواتر بدلی خۆی بیپۆشن هەرزوویش بیهێنەوە دواتر بە بەرگی نوێەوە هێنایانەوە ناو کۆڕەکان ئەمجا تاجی شەهان کەوتە جێڕانەوەی بەسەراتەکەی بۆ وەزیر و عزیز عزیزی ژووتی لەو کاتەوە کە چووتە کۆشک و سەرای شازادە و دیار نەمایت ئێمەش بە پەلە گەڕینەوە لای سلەیمان شای باوکت و هەواڵەکەمان پێگەیان باوکیشت ئەو سپامەزنەی پێکەونا هات بۆ ڕزگارکردنت ئەو بوو بۆ هۆی دڵخۆشیەمە و تۆیش ئەویش وتی هەمیشە ئێوە مای خێر و خۆشین کە شەهرەمان شایش چووە کۆشکی خۆی هەواڵی شازادە دنیای پرسی ڕوانی مستوی شمشێرەکەی لە زەوی ناو و سنگیشی خستوەتە سەر نوکی شمشێرەکە ئەگری و خۆی ئەلاوێنە تۆڵێ ئەبێت دوای خۆشەویستەکەم منیش خۆم بکوژم کە باوکی بەو شێوە کچەکەی بینی هاواری کرد نەکەی بەزەیت بە باوکت دابێتەوە ئەمجا پێیوت شازادە تاجی شەهان خوازبێنی تۆی لێکردم ئەم جاوتی ئەم شوکردنەش بەدەست خۆتە ئەمجا شازادە دنیاوتی ئەی من نەموت ئەمە شازادەیە بەو خۆیان ئەبێت پێی بڵێم بەدارێکتدا هەڵبواسێت پاشای باوکی بە پێکەنێ وتی کچم بەزەیت پێما بێتەوە تاخوا بەزەی پێتدا بێتەوە ئەمجا بە باوکی وت خێراکە بڕۆ ئەو لاوەم بۆ بێنە باوکی وتی بە چاوان و ڕۆشت لەگەڵ خۆیدا تاجی شاهانی هێنا کچەکەی بەرەو ڕووی ڕای کرد و بە بەرچوی باوکیەوە باوشی پێدا کردوتی زۆرم بیر کردیت ئەم جا ڕووی کردە باوکی وتی تۆ کوڕیوە شۆخ و شەنگت دیوە شازادە و باوکی شابێ ئەمجا بە وەزیری و کۆمەڵە نوێنەری شا سلەیمانی وت کە بڕۆنەوە بە شا ڕابگەن کە کوڕەکەی سەلامەتە و زۆر دڵخۆشە بە هاتنتان ئەوانیش بەدڵی خۆشەوە گەڕانەوە ناو سوپاکەیان ئەمجا فەرمانی دا کەوا سەربازگەی کاتیان بۆ دابین بکەن خواردنیان بۆ بنێرن ئەمجا سە ئەسپ و سە هێزتر و سە کۆیلە و سە پیا و سە کەنیزەکیان ئامادە کرد و نردیان و کردیانە دیاری بۆ شا سلەیمان ئەمجا شەهرەمانشا و وەزیرانی و سەرکردە و پیاوانی دەوڵەت چوونە کەناری شار بۆ بەخێراتنی شا سلەیمان ئەویش کە بەمەی زانی بەرەو ڕویان چوو زۆری پێخۆش بوو کە کوڕەکەی سەلامەت و دڵخۆشە ئەمجا زۆری ڕێزگرت لە شا شەهرەمان و سفرە و خوانی بۆ ڕازاندەوە کەنان خورا میوەدانرا دواتر نزیکی کاتژمێرێک گوت وێژیان کرد هێندەیان زانی تاجی شەهان بە بەرگی شاهانەوە پەیدا بوو کە باوکی بینی زۆر گەشایە و باوەشیان بەیەکدا کرد لەگەڵ پاشادا دانیشتوان هەموو هەستان ئەمجا لە نێوان هەردوو پاشادا دایاننا دواتر شاسلەیمان ڕووی کردە شەهرەمان شاو پێیوت ئەمەوێت شازادە دنیا بۆ ئەم کوڕم بخوازم لێتان شارەمان شایش وەڵامی دایە و کە جێی شانازیەتی و پەسەندە دواتر شەهرەمان شا نردی قازی و شاید ئامادەبوون هەر لەوێدا مارە بڕینەکەیان بەجێگەیان دواتر تاجی شاهان ڕووی کردە باوکی وتی ئێمە عەزیزمان زۆر ماندوو کردووە کە یارمەتی ئەو نەبوایە باواتی خۆم ناگەشتم ئێستا ژەخوازم کاروانێکی بازرگانی لە کوتاڵ و شتومەک بە دیاری بۆ ئامادە بکەن و وڵاتی خۆی لێرەوە نزیکە بەڕێ بکەن سلێمان شایژوتی زۆر باشە کوڕم ئەمجا فەرمانیدا باری سەد وشتر لە کوتاڵ و جلوبەرگی بۆ ئامادە بکەن و بەڕێ بکەن ئەمجا تاجی شاهان باوەشی پێدا کردوتی ئەو دیارە لە من وەربگرە ئەی باشترین هاوڕێ و خوا حافیزت بێ ئەمجا کڕنوشی بۆ تاجی شەهان و باوکی بردووتی بەو خویە لەبەر و دایکە پیرم نەبواە لەگەڵتان ئاهاتم بەڵام با هەمیشە هەواڵتان بزانم عزیز بەڕێکە و تا گەشتە وڵاتی خۆی ئەمجا بەرە و لای دایکی بۆ کە سەیری کرد دایکی گۆڕێکی لە حەوشەکەیاندا بۆ هەڵبەستوە و خۆی بەسەریدا داوە و خۆی ئەلاوێنێتەوە لە ڕووداوانە گەلێ ئارامم تەنیا پەژارەت بووە تەزامم کێ بەرگەی دووری جەرگی ئەگرێ بۆیەش لاوازە هەموو ئەندامم فرمێسکی لە چاو کەوتە خوارەوە بەدەم خوێندنی ئەم هۆنراوە هەرچەندە سڵاو لە گۆڕیەکەم لەو یارە دەنگێ من کە نابیەم ئازیزم هەیدا ئالەم پەستیەم کە من لەم گۆڕە پڕنەگبەتیەم ئەم خۆڵە جوانی وا داڕزاندوم چۆن بیر نەچمەوە لەم غەریبیەم لەم کاتە داعزیز چوە بەرامبەری دایکی کە بینی لە خۆشیاندا بوورایەوە ئەویش بڕێ ئاوی بەڕوویدا پرژان دایکی کە بە ئاگاهاتەوە باوەشی پیا کرد بە خێری هێنایە و لی پرسی کە بۆچی ئاوەون بوو عزیزیش چی بەسەر هاتبوو بۆی گێڕایەوە هەواڵیشی دایە کە تاجی شاهان سەد باری وشتری پێبەخشیوە دایکیشی زۆر دڵخۆش بوو بۆ هەواڵە لەو لایشەوە تاجی شاهان بووکی لەلایەن شا شەهرەمانەوە بۆ ڕازایەوە دیاری و بەخشیش و پێداویستی ڕێگای بۆ ئامادەکرا تاکو سێ ڕۆژ لەگەڵیان ڕۆشت ئەم جاخوا حافیزی لێکردن تاجی شاهان و سوپا مەزنەکەی باوکی بەرە وڵاتی خۆیان بوونەوە و ئەمیش گەڕایەوە شاری خۆی لەو لایشەوە چەند شەو ڕۆژ سلیمان شا و سوپاکەی بەڕێوە بوون کە گەشتنە وڵاتی خۆیان دەنگ و باسی گەشتنیان بە شاردا بڵاو بووە شاریان ڕازاندەوە کە گەشتن شا سلیمان ڕۆژی دواتر چووە سەر کورسی حکومڕانی فەرمانیدا بەندەکانیان ئازاد کرد بۆ ماوەی مانگێک ئاهەنگی ژنهێنانی کوڕەکەی گەڕا یانەی ئاهنگەکان کرانەوە سەماکەران گۆرانی بێژان کەوتنە سەما و گۆرانی وتن ئەمجا تاجی شاهان ماڵی دایک و باوکی بەجێهێشت و چووە کۆشکەکەی خۆی ئەو کۆشکە کە شازادە دنیا چاوەڕێ کرد بە خۆش و شادی ژیانیان تەمەنێکی فران بردە سەر دواتر خوا بردنیەوە بۆ خۆی شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو.